شارلمان پاشای فەرەنجە و داگیرکەری سەکسۆنیا و دامەزرێنەری ڕۆمان، یەکێکە لەو فەرمانڕەوا پێشەنگانەی کادەستێکی باڵای بوو لە مێژووی ئەوروپادا. ساڵی حەوت سەد و چل و دوو زەینی لە ناوچەیەکی نەزانراوە لەدایکبووە، ئەڵێن گوایە نزیک شاری ئاخن بووە کە لە دواییدا کردیە پایتەختی خۆی. باوکی ناسراو بوو بە کوڵە بێبن، باپیری کە ناوی شارل مارتێل بوو، سەرکردەی فەرەنجی مەزن بوو. لە ساڵی حەوت سەد و سی و دوو زایینیدا توانی بەسەر عەرەبەکاندا زاڵ بێت لە کارزاری بواتیێدا. کوڵە بێبنی باوکی بنەماڵەیەکی شاهانەی نوێی بە ناوی کارۆلینگەوە دامەزراند. جا کاتێک کە مرد، ساڵی حەوت سەد و شەست و هەشت ی زایینی، فەرەنجە بەش کرایەوە لە نێوان شارل و کارلمانی برایدا. لە خۆشبەختی شارلۆ یەکخستنەوەی فەرەنجەدا، کارلمانی برای لە ساڵی حەوت سەد و حەفتا و یەک ی زایینیدا کوتوپڕ مرد. مردنی کارلمان ڕێی بۆ شارلمان خۆش کرد. ئەوە بوو لە تەمەنی بیست و نۆ ساڵیدا بووە تاکە فەرمانڕەوای سەرانسەری فەرەنجە. هەر لەو سەردەمەیشدا بە بەهێزترین دەوڵەتی ئەوروپایی ڕۆژاوایی دەژمێردرا. ئەو سەردەمە فەرنجە لەو وڵاتانە پێک هاتبوو کە ئێستا فەڕەنسا و بەلجیکا و سویسرا و هەندێ لە ناوچەی هۆڵەندا و ئەڵمانیای پێ دەوترێ. شارلمان کە هاتە سەر تەختی پاشایی هەوڵی ئەدا دەسەڵاتی خۆی فراوانتر بکات، دەستی درێژ بکاتە سەر وڵاتانی تر. لەو ماوەیەدا ژنەکەی کارلمانی برای تۆرا و پەنای بردە شانشینی لۆمباردیا. شارلمانیش ژنە لۆمباردییەکەی خۆی دەرکرد. ئەم ناکۆکیەی کردە بیان و سوپایەکی بەرەو لۆمباردیا و باکووری ئیتاڵیا بەڕێ کرد. شانشینی لۆمباردیا نەیتوانی بەرامبەر ئەو سوپا بەهێزەی شارلمان خۆی ڕابگرێ. لە ساڵی حەوت سەد و حەفتا و چوار ی زایینیدا لۆمباردیای ڕوخاند و باکووری ئیتاڵیایشی خستە ژێر دەسەڵاتی خۆیەوە ژن و مناڵی براکەیشی بە دیل گرت و لە دوای ئەوەوە ئیتر کەس چاوی پێ نەکەوتنەوە. ئەو کارە گرنگ و سەختانەی کە شارلمان پێی هەستا شکاندنی سەکسۆنەکان بوو لە باکووری ئەڵمانیادا. بە نزیکەی هەژدە هەڵمەت توانی سەکسۆنیا تێکشکێنێت. لەو جەنگەدا بڕوای ئایینی کارێکی زۆر باڵای گێڕا. جا سەکسۆنەکان چونکە پت پەرست بوون، شارلمان دەیویست بە خوایشت بێت یان بە تۆپزی، ڕێبازگەی کاثۆلیکیان تیادا بڵاو بکاتەوە. فەرمانیشی دا کە ئەگەر هەر کەسێک نەبێت بە دیانی، بکوژرێت. لە باشووری ئەڵمانیا و باشتووری ڕۆژئاوای فەڕەنسایشدا کەوتە جەنگ و توانی ئەو ناوچانە داگیر بکا دوا ناوچەش کە هێرشی بردە سەر و داگیری کرد ناوچەی ئاڤار بوو کە بریتی بوو لە گەلێکی ئاسیایی و نزیکیش بوون بە ڕەگەزی هۆن. زەوییەکی یەجگار فراوانیان بەدەستەوە بوو کە ئێستا بە هەنگاریا و یۆگۆسلافیا دەناسرێت. شارلمان هێرشێکی بردە سەریان و توانی تێکیان شکێنێت و ئەو زەوییە فراوانانەیش بخاتە ژێر دەسەڵاتیەوە. پاش ئەو سەرکەوتنانەی کە بەدەستی هێنا چاوی بڕیە ئیسپانیا، بە نیازی ئەوەی سەرانسەری ئەوروپای ڕۆژئاوا یەک بخات. لەبەر ئەوە هێرشێکی بردە سەر ئیسپانیا، بەڵام عەرەبەکان لەوێ بوون لێیان هەستان و توانیان نوشوستی بە هێرشەکەی بهێنن. ئەگەر ئاوڕێک لەباری ژیانی شارلمان بدەینەوە سەیر دەکەین کە لە چل و پێنج ساڵی دەسەڵاتیدا هەر بە جەنگ و پەلاماردانەوە خەریک بوو، لەو چل و پێنج ساڵەی دەسەڵاتیدا نزیکەی پەنجا و پێنج هەڵمەتی بردووەتە سەر وڵاتان. مێژووی عەرەبی ئەوەمان دەخاتەوە یاد کە شارلمان پەیوەندی خۆش بووە لەگەڵ هارون الرشیددا لە بەغدا. هەتاوەکو دەگێڕنەوە کە گوایە هارون الرشید جارێک چەند دیارییەک دەنێرێت بۆ شارلمان، یەکێ لەو دیاریانەی کاتژمێرێک بووە، بە جۆرێکی وەها سەیر دروست کرابوو کە هەر کاتژمێرێک تێپەڕایە ئەوەندە جار زەنگی لێ دەدا و ئەوەندە پەیکەری سەربازیش لە کاتژمێرەکەوە سەری دەهێنایە دەرەوە. ئەم کاتژمێرە زۆر جێی سەیر و سەرسوڕمان بوو لای شارلمان، بە ڕادەیەکی وا هەر کە کاتژمێرەکە بزەنگایە و سەربازەکان سەریان بهێنایەتە دەرەوە دەست بەجێ هەرچی یاوەران و دەست و پێوەندی شارلمان بوو دەترسان و ڕایان دەکرد وایان دەزانی کە ئەمە کارێکی ئەفسونییە.